بیسەرانی بەڕێز جۆگرانی خۆشەویست ئەم کاتە و هەموو کاتێکتان شاد و کامران فەرمونون لەگەڵ ئاڵلقەی بیست و دووهەمی کتێبی هەنری کیسینگەر. تایوان و چین ئەتوانرێ زۆر مەسەلە ڕوون بکرێتەوە کە بە درێژایی کات پەیوەندی ئەمریکا و چینیان ئەشڵەقاند دوجاریش نیازەکانی چین ئاشکرابن سیاسەتێکی ئەمریکی تۆکمەکراو بە ئەزمون و خۆڕاگری برە و ئەسێنێ بەڵام شتێک لە پەیوەندەکانی نێوان هەردوو وڵادا خۆی مەڵاز داوە پاشەڕۆژی تایوان ئەو کەرەستەی گوشاری ناوخۆییە لە سەرزەمینی سەرەکی چین و لە وڵاتە یەکگرتووەکان ملکەچی پرۆسەیەکیشە کە پێداویستی تایبەتی خۆی هەیە وەک بەشێکی چین لە سەدەی حەفدەهەمەوە تایوان لە ساڵی 1995دا لەلایەن ژاپۆنەوە داگیرکرا ئەوەش بە هەنگاوی یەکەمی دواهەمین هەوڵ دائەنرێ داگیرکردنی وشکانی سەرەکی چین بەڵام دوای ئەوەی سەرۆک ڕۆسفێلد لە ساڵی 1940دا ڕایگەیاند کە بەشێکە لە چین لە ساڵی 1945دا لەلایەن هاوپەیمانە براوەکانی جەنگی جیهانی دووهەمەوە گێڕدرایەوە بۆ چین. لە ساڵی 1949 دا کە کۆمۆنیزم لە وشکانی سەرەکی چیندا سەرکەوتنی بەدەست هێنا چیان کایچک پاشەکشەی کرد بۆ تایوان و کردی بە بارەگای دامەزراندنی ئەو حکوومەتە نیشتیمانیەی خۆی وەک نوێنەری هەموو چین ناساند و وڵاتەیە گرتووەکانیش تا کاتی دەستپێکردنەوەی پەیوەندێ دیپلۆماسییەکانی لەگەڵ وشکانی سەرەکی چین لە ساڵی 1970 دا وەک حکوومەتی هەموو چین ددانی پێدانا. بەر لە هەڵایسانی جەنگی کۆریاش لە ساڵی 1950 دا، سەرۆک ترومان فەرمانی دا بە کۆبوونەوەی گەلەپاپۆڕی حەوتەم لە گەرووی تایوان و بەوەش بوو بە ڕێگر لە بەردەم هێرشی کۆمۆنیزم بۆ دوورگەکە و وڵاتەیەکگرتووەکانی بە شێوەیەکی ناڕاستەوخۆ کرد بە لایەنێکی شەڕی ناوخۆی چین. ئەو کاتە تایوان بوو بە کێشەیەکی ڕەمزی بۆ زۆر لە ئەمریکییەکان. چونکە میراتگری ڕابردووی باشی نیشتیمانخوازەکان بوو، بەو گارییەوە کە لە جەنگی جیهانی دووهەمدا بەرەنگاری ئیمپریالیزمی ژاپۆنیان کرد. بوو بە هێمایەکیش بۆ ئەو شتەی پێوترێ لۆبی چینی کە سەرکەوتنی کۆمۆنیستەکان تووڕەی کرد و پێی لەسەر ئەوە داگرت کە ئەو سەرکەوتنە نەبێ بەهۆی دەستگرتن بەسەر تایواندا. زۆر کەس بەوانەشەوە کە نەخشە داڕێژی کرانەوە بوون بە ڕووی چیندا سۆزیان هەیە بۆ ئەو هەوڵە چینیەی لە تایواندا ئەدرێ لە پێناوی دامەزراندنی بناغەیەکی دیموکراتی بۆ مانەوەیەکی سەربەخۆ. ماوەیەکی زۆریش کۆدەنگییەکی فراوان لە ئامریکادا هەبووە دژی گێڕانەوەی تایوان لەلایەن چینەوە بە بەکارهێنانی هێز. بەڵام مەسەلەکە لای چینیش هەر ڕەمزییە، چونکە تایوان ئەو جێگەیەیە کە لێوەی پارچە پارچەکردنی چین دەستی پێکرد. یەکەم هەرێم کە لەلایەن ئیمپریالیستەکانەوە دەستی بەسەردا گیرا، یەکخستنەوەشی لەگەڵ وشکانی سەرەکی بە ئەرکێکی نیشتیمانی پیرۆز ئەزانرێ، تەنانەت لەلای ئەوانەش کە بۆچوونیان لەگەڵ پارتی دەسەڵاتداردا یەک نییە، ئەرکێک کە ئەتوانرێ لەبەر هۆکاری عەمەلی یان تەکتیکی دوابخرێ، بەڵام وازی لێناهێنرێ. ئەم مەسەلەیە لە دە ساڵی یەکەمی پاش دەستپێکردنەوەی پەیوەندی دیپلۆماسی لەگەڵ پەکیندا خۆی نەسەپاند. لە ڕاگەیاندنی شەنگهایشدا لە ساڵی 1970 مەسەلەی ئەوە دواخرا کە حکوومەتی وڵاتەیەکگرتووەکان بەڕاستی ددان بەکام لە دوو پایتەختەکەدا ئەنێ پەکین یان تایپێ. وڵاتەیەکگرتووەکان ددانی بەوەدانا کە چینیەکانی هەردوولای گەرووی تایوان جەخت لەسەرەوە ئەکەنەوە کە تەنها یەک چین هەبووە و ئەو چینەش پێچەوانەی ئەم پێشنیارە نییە. لە ساڵی 1970 شەوە سەرۆکەکانی ئامریکا جەخت لەسەر پابەندبوونی خۆیانەکەنەوە لەسەر سیاسەتی یەک چین و ڕەتدانەوەی سیاسەتی دوو چین یان یەک چین و یەک تایوان، ڕوونترین جەختکردنەوەش لەسەر ئەم سیاسەتە ئەگەڕێتەوە بۆ ڕاگەیاندنی هاوبەشی پەکینی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و دوو ی سەردەمی سەرۆکایەتی ڕیگن کە کلینتۆنیش لە سەردانەکەیدا بۆ چین لە کۆتایی حوزەیرانی ساڵی نەوەد و هەشت دا دووبارەی کردەوە. هەروەها لە ساڵی حەفتا و دوو ەوە سەرۆکە ئەمریکاییەکان پابەندبوونی خۆیان بە گەیشتنە چارەسەرکردنی ئاشتییانەی مەسەلەکە دووبارە ئەکەنەوە. کە ئەوەش گوزارشتێکی نەرم و نیانانەی بەرپەرچدانەوەی بەکارهێنانی هێزە. بڕیارەکەی پەیوەندی بەستن لەگەڵ تایوانیشدا لە ساڵی حەفتا و نۆدا کە ئەو بنەمایەی بە یاسایەکی ئامریکی پاراست جەختی لەسەر هەمان شت کردەوە. لەم چوارچێوەیەدا تایوان گەشەی کرد و بوو بە دیموکراتی و کەوتە بەشداریکردن لەو کۆڕ و کۆمەڵە نێودەوڵەتیانەدا کە پێویستیان بە پەیوەندی ڕەسمی دوو لایەنە نییە. لە هەمان کاتدا وڵاتە یەکگرتووەکان لە ساڵی هەفتا و نۆدا ددانی بە پەکیندا نا وەک حکوومەتی شەرعی چین. هەروەک زۆربەی هەرە زۆری حکوومەتەکانی جیهان کە زۆریان پێش وڵاتە یەکگرتووەکان کەوتن لەو بوارەدا. بەڵام بە پێچەوانەی ئەوەشەوە وڵاتەیەکگرتووەکان جبەخانەیەکی لە چەکی بەرگری دەگەیاندە تایوان بۆ یارمەتیدانی لەمانەوەی بەسەربەخۆیی لەو حکوومەتەی وەک حکوومەتی شەرعی هەموو چین بە تایوانیشەوە ددانی پێدانرابوو. لەگەڵ پێداگرتنی چینیش لەسەر یەکگرتنەوەی یەکجارەکی وەک بنەمایەکی پیرۆز، بەڵام لە زۆر بۆنەدا ئەوەی ڕاگەیاندووە کە دوا بڕیاری لەو بارەیەوە لە پێناوی پەیوەندیەکانیدا لەگەڵ وڵاتانی تر دوائەخا، بەتایبەتیش وڵاتەیەکگرتووەکان، بە مەرجێک تایوان بە ڕەسمی سەروەری خۆی ڕانەگەیەنێ. وڵاتە یەکگرتوەکانیش لە لای خۆیەوە لە سیاسەتی یەک چین لای نەدا لەگەڵ جەختکردنەوەی بەردەوامی لە ساڵی هەفتا و یەکەوە لەسەر بەرهەڵستیکردنی بەکارهێنانی هێز لەلایەن ئیدارەکانی هەردوو حیزبەوە. ئەم ڕێکەوتنە ناواخنە لە ساڵی هەشتا و پێنجەوە ڕووی کردە گەندەڵی کاتێک ڤیزەیەک درا بە لی تنگهیۆی سەرۆکی تایوان بۆ سەردانی کردنی زانکۆی کۆرنێڵ کە ئەوەش کەوتە دوای دڵنیاکردنەوەی وەزیری دەرەوەی چین لەلایەن وارن کریسۆفەری وەزیری دەرەوەی کە سیاسەتی داننەنان بە تایواندا وەک دەوڵەتێکی خاوەنی سەروەری هەر کارا ئەبێت و قەدەغەکردنی گەشتی بەرپرسە گەورەکانی تایوان بۆ ئەمریکا هەڵناگیرێت. چینەکان بەوە وەڵامی ئەو ئیجرائیان دایەوە بە مەشقی سەربازی و تەقاندنی مووشەک لە گەرووی تایواندا. بەڵام مووشەکەکان کەللەی جەنگیان پێوە نەبوو. وڵاتە یەکگرتووەکانیش بەوە وەڵامی دایەوە کە دوو فڕۆکە هەڵگری وەک ئاگادارکردنەوە نارد. قەیرانەکە هێور بووەوە، بەڵام پەیوەندەکانی چین و ئەمریکا نەگەڕانەوە دۆخی خۆیان بە تەواوی. لەو کاتەشەوە تایوان وەها سەرۆکی نوێ هەڵەبژێرێ کە بناغەی پارتەکەی بنەمای بەرگریکردن لە سەربەخۆیی بەکاربهێنێ. چینیش کەمێک پاشەکشەی کرد بە ئاماژەدان بەوەی پەنا ناباتە بەر بەکارهێنانی هێز مەگەر تایوان بە ڕەسمی سەربەخۆیی خۆی ڕابگەیەنێ. کێشە هەستیارەکەی تایوان لە ڕیزی ئەو مەسەلانەدایە وەک پاشەڕۆژی فەلەستین کە لەم قۆناغەدا بوار نادەن بگەیەنرێنە چارەسەری یەکجارەکی. هەرەسهێنانی کۆبوونەوەی لوتکەی کامپ دەیڤێت بۆ ڕۆژهڵاتی ناوەڕاست لە ساڵی 2000دا کە بە ڕووبەڕووبوونەوەی سەربازی کۆتایی پێهات دەریخست کە هەوڵی نیاز پاکانەی گەیشتن بە ئەنجامی کۆتایی ئەگەر هەردوولا خۆیانی بۆ ئامادە نەکەن ڕەنگە بێتە هۆی تەقینەوە. تەحەداکە لەوەدایە چۆن ئەتوانرێ لەگەڵ کێشەیەکدا هەڵبکرێ کە ئەبێ هێور بکرێتەوە و هاوکات بوار نادا بگەیەنرێتە ڕێکەوتننامەی یەکجارەکی ئەوەتا سروشتی کێشەکە ڕوونە ئەو سیاسەتی بیندرێژێش کە بەسەر هەموو لایەنەکاندا ئیسەپێنێ ڕوونتر و ڕوونتر ئەنوێنێ ئەگەر وڵاتە یەکگرتووەکان لە بنەمای یەک چین دوور بکەوێتەوە کە سەرۆک ڕۆسفلد یەکەم جار جەختی لەسەر کردەوە لە ساڵی 1940دا و شەش سەرۆکەکەی ئەمریکاش لە نیکسۆنەوە لەسەری ڕۆیشتون ئەوە زۆر پێچێ بە گشتدا چوونەوەی سەربازی ڕووبدا. ئەگەر چینیش چەک بکات بە ناوبژیکەر ئەوە بەرەنگاری ئەمریکا گومانی تێدانە ئەگەر تایوانیش دەستبەرداری سیاسەتی بین درێژی بێت و ئەو ڕێکەوتن نامە ناواخنە بشکێنێ کە دەیان ساڵە ئاشتی لە دەروی تایواندا پاراستووە جا یان لە ناوخۆی خۆیدا یان لە ڕێی لوبیەکی چالاکەوە کە لە واشنتۆنە ئەوە ململانەیەک هەڵەگیرسێنێ کە دواییەکەی دیار نابێ بەڵام پێش ناچێ ئەو ململانەیە سوودێکی درێژخایەنی هەبێ بۆ تایوان. هەموو لایەنە پەیوەندیدارەکان بەرژەوەندیەکیان لەوەدا هەیە کە مەسلەکان نەگەیەنە خاڵی تەقینەوە وڵاتەیەکگرتووەکانیش لە سەرێتی بەرهەڵستی ئەو گوشارە ناوخۆییانە بکا کە ئەکرێنە سەری بە مەبەستی وازهێنان لە بنەمای یەک چین. ئەو گرووپانەش کە بە زنجیرەیەک تەعدیلی لاوەکی لە ڕواڵەتدا گوشارە خەنە سەر حکوومەت بۆ ئەو گۆڕانکارییە سیاسییە، ئەبێ لەوە تێبگەن کە ڕەنگە تەقینەوەکە لە ئەنجامی یەک هەنگاو ڕووبدا کە لە میانەی زنجیرەیەک مەترسیدا ئەستەمە پێشبینی بکرێت. مەسەلەکەش پێویستی بە هەوڵی ڕاستەقینە هەیە بۆ دۆزینەوەی ڕێگایەک بتوانرێ بارودۆخەکە بارگاویەکەی پێ هێور بکرێتەوە. ئەبێ ئەو ئاماژانەی پەکین کە دەلالەت لە بین درێژی و نەرمی ئەکەن بە سنگی فراوانەوە پێشوازی بکرێن وەک ڕاگەیاندنەکانی کیان کیشینی جێگری وەزیری دەرەوە سەبارەت بەوەی چیتر وەک هەرێمێکی سەرپێچی کاری کۆماری چینی ملی سەیری تایوان ناکە بەڵکو وەک یەکێک لە دوو پێکهێنەری جیاواز و یەکسانی یەکچین. ئەم هەنگاوە کە بەستراوەتەوە بە ئاماژەیەکی پێشتری چین لەمەڕ هەڵنەبژاردنی ڕێگە چارەی سەربازی هەتا تایوان بە ڕەسمی سەربەخۆیی خۆی ڕانەگەیەنێ، مایەی توێژینەوەیەکی وردن. لە هەمانکاتدا ئەبێ چین جەختکردنەوەی سەرۆکە بەدوای یەکدا هاتووەکان لەبارەی بایەخدانی ئامریکا بە چارەسەری ئاشتیانەی کێشەی تایوان بە هەند وەربگرێ. تەنانەت ئەگەر چین ئەو پێشنیارە ڕەت بکاتەوە کە وڵاتە یەکگرتووەکان مافی دەستوەردانی هەیە لە پاشە ڕۆژی تایوان ئەوانە گزارشت لە بۆچوونی تایبەتی خۆیان ناکەن بەڵکو لە بۆچوونی ڕای گشتی ئەمریکا بەدەر لەوەش کە ئەو ڕاگەیاندنانە تا چەند لە لای چینیەکان شەرعین ئەبێت پکین وریابێ لەوەی بەهۆی هەڵەیەکی لێکدانەوەوە نەخزێتە ناو بەگژاچوونەوە لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا و ئەو دەرەنجامانەی لێیەکەوێتەوە. هەروەها تایوانیش لێپرسراوی ئەوەی لەسرە کە سیاسەتی بین درێژی بگرێتە بەر چونکە هەندێک لە لایەنگرانی کێشەکەی وەها ڕفتارەکەن وەک ئەوەی بەرژەوەندی تایوان لەوەدا بێ گرژی لە نێوان واشنتۆن و پەکیندا بوروژێنن و گوشار بخەنە سەر ئیدارە و کۆنگرێس تا ڕێوشوێنێک بگرنە بەر سیاسەتی چینی دوو دەوڵەت لەسەر ئەرزی واقع پەیڕەو بکەن کارامەشن لە دۆزینەوەی ڕێوشوێنی وەها کە لە ڕوانگەی ئەمریکاییەکانەوە لاوەکی دیار بێت. بەڵام گڕ لە پەکین بەربدە ئەوە ستراتیژێکی کورد بینە چونکە چوارچێوەی ئێستا لە بەرژەوەندی تایواندایە چونکە ئەو سیاسەتی بین درێژیی چین پەیڕەویەکە لە مەسلەی تایواندا بەرامبەر بەو گرەوەیە کە چین لەسەر پەیوەندەکانی لەگەڵ وڵاتەیە گرتوەکانێکە. ئەگەر تایوانیش بخوازێ داننانێکی ڕسمی ئەمریکا بە حاڵەتی جیابوونەوە بپچڕێ پێچێ هەندێک وتەبێژیش لەوێ هەوڵ بۆ ئەوە بدەن ئەوە مەترسی ڕوودانی بە گژە چوونەوەیەکی سەربازیە خوڵقێنێ و ئەوەشەبێتە هۆی قەیرانێکی سیاسی کە ئاسیا پەرتەوازە ئەکات و ڕۆڵی تایوانیش لە ناو ئەو گرژیانەدا کە دێنە ئاراوە ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئەڵقەی بیست و دووهەمی کتێبی هەنری کیسینگەرمان پێشکەش کردن تا دیدارێکی نوێ و ئەڵقەیەکی نوێ شاد و بەختەوەر بن.